کاپتا بە بێ ئەوەی لەنزیک خانەی خوار ڕابوەستێت و پشوو بدا منی گەڕاندەوە بۆ شار، لەو کاتەدا ئاگام لە خۆم نەمابوو، لە ڕێگا وەک ئەوانەی کە سەرخۆشن بە ڕێدا ئەڕۆیشتم و کاپتا بە خەڵکی ئەوت، هۆی سەرخۆشیەکەی ئەوەیە کە لە چاوەڕوانی مینادا زۆری خواردۆتەوە و زیاتر لە خەڵکی تر لەبەردەم خانووی خوا ماوەتەوە و هەموو کەسێ ئەم بیانوی ئەسەلمان چونکە ئەیان زانی کە من بیانیم و نازانم کە هیچ کەسێ لە ماڵی خوا نایەتەوە دەرەوە لە دوای گەڕانەوەمان بۆ میوانخانەکە لە تاو توڕەی و نائومێدی خواردنەوەیەکی زۆرم خواردەوە و پاشان نوستم بەڵام کاتێک کە لە خەو هەڵسام هەستمە کرد ڕق و کینەی کاهینی گەورەم لە دڵدا نەمابوو کەمینای برد بۆ ناو خانەی خوا و پاشان لەوێ کوشتبووی. ئەو کاهینە ناچار بوو کە وەکو پێشوو وای نیشان بدا کە خوا زیندووە و ئەبێ کچە گەنجەکان بچن بۆ لای و کچێنێکی خۆیانی پێشکەش بکەن، بەڵام لە داب و نەریت و ئایینەکەیان ڕق ئەستوور بووم. کە بۆچی کوڕ و کچە گەنجەکانیان دەرخواردی ئەو مارە گەورەیە دا، ویستم هەڵسم و لە شەقامەکانی شاردا بەڕێ بکەوم و بڵێم، ئەی خەڵکی نەفام، ئەو خوای کە ئێوە ئەتانپەرستی مارێک بوو کە ئێستا ماوەیەک بەسەر مردنی تێپەڕیوە و ئێوە نابێ ڕێگا بدەن کە لەمە بەدوا گەنجەکانتان بۆ خانەی خوا بچن چونکەیان کوژن بۆ ئەوەی لەوێ نەگەڕێنەوە بەڵام تێگەیشتم کەوتنی ڕاستیەکان کارێکی سەختە و خەڵکی ئامادەنین کە گوێ لە ڕاستی بگرن ئەگەرچی بە قازانجیشیان بێت و عەقڵیان بە جۆرێک لەگەڵ پڕ و پوچ پەرستی و خەیاڵات ڕاهاتووە کە هەموو بیرۆکەیەکی نەفامانە ئەسەلمێنن. بەڵام حەقیقەتێکی ژیرانە وەرناگرن و بەر لەوەی بتوانم خەڵکی بۆ خانووە تاریکەکە ببەم و لاشەی مارەکەیان نیشان بدەن ئەم کوژن ئەگەریش خەڵک منیان نەکوشتایە خزمەتکارەکانی ئاینی کریت و کاهینی گەورە کە لە ساویلکەی خەڵکی قازانجێکی زۆریان کردبوو یەکسەر منیان ئەکوشت و خۆم بەوە دڵخۆشە کرد کە ئەگەر دینی دانیشتوانی کرید ڕاست بێ لەبەر ئەوەی خوایەکەیان مردووە بە زووی دەسەڵات و بەختیاری ئەو خەڵکە لە ناوەچێت و بەڵایەکی سروشتی یان هێرشێکی وڵاتانی تر کریت لە ناوەبات و لە کۆڵان و شەقامەکانی خوێنە ڕژێت و سەدان کەشتی کە لە بەندەری کریتدا لەنگەری گرتبوو نقومە بێت و لەوە بەدوا ئەو میللەتە وەحشیەی کە پەلاماری کریتی داوە جێی ئەو خەڵکە ئەگرێتەوە و لەبەر ئەوەی ئەو کێویانە شایەنی ئەوە نین کە کەڵک لە گەرماو و ئاودەستە جوانەکانی ئەوێ وەربگرن تێکیەدەن و وەک ئەو شارانەی کە بینیومە پیس و پۆخلی هەموو جێگا گەگرێتەوە دوایی بە خۆم وت خوای کریت پەیوەندی بە منەوە نیە چونکە من لەم وڵاتەدا پیاوێکی بێگانەم و ئەبێ لێرە بڕۆم و چارەنوسی من و میناش وەکو ئەستێرە ناسەکانی بابل ئەیانوت لەلایەن ئەستێرەکانەوە دیاری کراوە چونکە چارەنووسی هەموو کەسێ لەلایەن ئەستێرەکانەوە دەستنیشان کراوە و شەڕکردنی ئێمە لەگەڵ قەزا و قەدەر ناتوانێ بڕیاری چارەنووس بگۆڕێ. لەو کاتەدا بۆ ئەوەی دیسان بخەومەوە داوای شەرابم لە کاپتا کرد، بەڵام ئەو لە جیاتی شەراب خواردنی بۆ هێنام و من پێم وت شەرابم ئەوێت نەک خواردن و ئەگەر شەرابم بۆ نەهێنی، ئێسکەکانت بەم گۆچانە تێگەشکێنم کاپتا ناچار بوو بڕوات و شەرابم بۆ بهێنێ لەو ڕۆژە بە دواوە کاتێک کە ئەم خواردەوە ئۆقرەم ئەگرت و ئەگەر زۆرم بخواردایەتەوە شتەکانم بە دوان ئەبینی و بە ڕواڵەت وامەزانی کە هەموو شتێک دوانە لە کاتێکدا کە دڵنیا بووم وانیە. ڕۆژێکیان ویستم لەم بارەیەوە لەگەڵ کاپتا بدوێم و پێی بڵێم هەموو ڕاستیەک بەم شێوەیەیە و مرۆڤ ڕاستی ئەبینێت و گومانی لە بوونیدا نییە لە کاتێکدا کە زانێت ئەوەی دێتە بەر چاوی لە ڕاستیەوە دوورە، بەڵام کاپتا ئامادە نەبوو لەم بارەیەوە قسە لەگەڵ مندا بکات و بە منی ئەوت تۆ توانای شەراب خواردنەوەی زۆرت نییە و ئەترسم لەناو بچی و ئەو کاتە چارەی من لەم وڵاتە بێگانەیەدا چییە چۆن لاشەکەت ببەمەوە بۆ تەبەس و بە خانی مەرگی بسپێرم و بڵێم مۆمیای بکەن لەگەڵ ئەوەشدا کە کاپتا ڕێگای لە خواردنەوە مەگرت بەڵام من ئەمڕۆ بۆم دەرەکەوێ کە ئەگەر لەو کاتەدا شێت نەبوومە یان هەوڵی کوشتنی کاهینی گەورەم نەداوە لەبەر ئەوە بووە کە خواردنەوە منی تووشی جۆرە کەم توانایی و سستیە کردبوو کە تەنها ئەمەویست بنووم و ئەگەر خواردنەوە نەبوایە لەبەر ئەوەی بەردەوام بیرم لەمی ناکردەوە تووشی شێتی ئەبووم یان هەوڵی کوشتنی کاهینی گەورەمەدا و دوایی ئەیان کوشتمەوە چەند جارێک بە کاپتام وت کە بڕوات و کاهینی گەورە بهێنێت بۆ میوانخانەکە و هەموو جارێ بەندەکەم لە جێبەجێکردنی و فەرمانە سەرپێچیە کرد دوای زانیم کە گۆچان و کێردە ئاسنیەکەمی شاردۆتەوە بۆ ئەوەی نەتوانم لی بدەم و بیکوژم یان خۆمی پێ بکوژم. ڕۆژێکیان کاتێک کە لە خەو هەڵسام بینیم کارتە لە سوچێکی هۆدەکە دانیشتووە و خەریکی گریانە گۆزەی خواردنەوەکەم هەڵگرت و قومێکم خواردە وتم بۆ ئەگریەی ماوەیەک بوو قسەم لەگەڵ کاپتا نەکردبوو چونکە سەر و چاوە خەمناکەکەی ئازاری ئەدام و نەمەویست گوێم لە دەنگی بێ بەڵام ئەو ڕۆژە کاتێک کە گریانەکەیم بینی ویستم بپرسم بۆچی فرمێسک گەڕێژێ کاپتاوتی کەشتیەک لە بەندەرەوە بەرەو سوریا ڕوات و ئەمە ئاخرین کەشتیە کە بۆ سوریا ئەچێت و لە دوای ئەو بەهۆی تۆفانەکانی وەرزی زستان تا ساڵی ئایندە هیچ کەشتێکی تر بۆ سوریا ناڕوا هاوارم کرد هەڵسە و بڕۆ بۆ بەندەر و سواری کەشتیەکە بە و من لە شەڕی قەڵافەتە بێفەڕەکەت ئاسوودە بکە و چیتر نامەیە تۆ ببینم کاپتا وتی سینۆهە لەبەرەوەی پێشبینیەکەم کە دوای ئەم قسەیە ئێسکانەکانم تێگەشکێنی بەڵام پێ دەڵێم کە منیش لەم ژیانەی تۆ کە وەک ژیانی مێشەکانی دەوروبەری گۆزەی شەرابە ماندوو بوومە و شەرابخۆری و مەستی هەمیشەیی تۆ منی بە جۆرێک بێزار کردووە کە ئیتر شەراب لە ناو دەممدا تامی نییە و من کە تەنها ئارەزوو دڵخۆشیم شەراب نۆشی بوو ئێستا ناخۆمەوە. سینۆ هەر کاتێ باسی زانست دەکرێ تۆ شانازی بە خۆتەوەکەی کە لە قوتابخانەی خانەی ژیان خوێندنت تەواو کردووە و زانای و هەزارەها مردووت بینیوە یان بە دەستی خۆت ناوسکی مردووەکانت هەڵدڕیوە و تۆ هێشتا ئەوە نازانی کە ئەو کەسەی مرد ئیتر لە ناوەچێ و جارێکی تر زیندوو نابێتەوە تۆ ئەگەر هەموو ڕۆژێ دە گۆزە شەرابیش بنۆشیتەوە و لە بەیانیەوە تا ئێوارە شیوەن بکەی ئەوژنەی کە لە بەر ئەو ئەم ژیانەت گرتۆتە بەر زیندوو نابێتەوە و جارێکی تر نایبینی و تەنها دەرەنجامێک کە لەم کارە دەست دەکەوێ ئەوەیە کە تۆش بۆ لای ئەوە چی تۆ ئەگەر چی گەنجی بەڵام بەهۆی خواردنەوە بە جۆرێک دەستت ئەلەرزێ کە ناتانی سەرێک کون بکەی و سکێ هەڵبدڕی و ددانێک دەربکەی و هەرچیەک زێر و پارەت هەبوو هەمووی بە کڕینی شەراب تەواو کرد واتە فرێتدا من لە سەرەتادا کاتێک کە بینیم تۆوە گۆزەیەک کە بنی نەبێ شەراب ئەنۆشیتەوە خۆشحاڵ بووم و چونکە وامزانی هاو پیاڵم بۆ پەیدا بووە و تەنانەت لە دوکانەکانی بەندەر ئەمود گەورەیەکم هەیە کە لە ڕێگەی خواردنەوەدا هەرچیەک زێڕ و پارەی هەبێ خەرجیەکە بەڵام کاتێک کە سەرنجمدا هەموو بەیانیانێک کە لە خەو هەڵەسی بە جۆرێک ئەکەویتە شەراب نۆشین کاڵەی ئەو ڕۆژە دوایین ڕۆژی ژیانتە ترسم لێنیشت و جەرکم پێت سووتاو ئەشمزانی کە گەر تۆ بمری من ئەتوانم بگەڕێمەوە بۆ ئەزمیر و بە پێی ئەو نووسینەی کە لەسەر لەوحەکە بۆت نووسیوم زێڕ و پارەکەت لە کۆمپانیاکانی کەشتیوانی بسەنمەوە و خانووەکەت داگیر بکەم و هیچ کام لەم کردارانە دزی نەبوو چونکە تۆ خۆت پێت بەخشی بووم بەڵام من ناتوانم ببینم کە تۆ بەهۆی خواردنەوەی شەراب لە ناوەچی و زانست و شارەزاییەکەت کە سەرچاوەی زێڕ و پارەیە وشک ببێت ئاه گەورە ئازیزەکەم سوێن بێ بەخوایەکانە گەرچی تۆ جنێوم پێدەی و جار جار بە گۆچان لێمەدەی بەڵام من تۆم خۆشەوێت و ناتوانم بەبێ تۆ بژیم و ئەم خۆشەویستیە بۆ زێڕ و پارە و خانو و خواردن نیە چونکە وەکو پێم وتی قازانجی من لەوەدایە کە تۆ بمری و من لە ئەزمیر دەست بەسەر کانزاکان و خانوەکەتدا بگرم بەڵام لەبەر ئەوەی خۆشم ئەوێیت نامەوێت گەورە ئازیزەکەم بەهۆی زیادەڕەوی لە خواردنەوەی شەراب و بیرکردنەوەی خۆڕایی لە مردوویەک کە هەرگیز زیندوو نابێتەوە ماڵئاوایی لە ژیان بکە. قسەکانی کاکتا زۆر کاری تێکردم چونکە وەکو ئەوەی وت ڕوانیم دەستم ئەلەرزێت و بەردەوام بوون لەسەر خواردنەوە لەناوم ئەبات و بیرم کردەوە کە بەهۆی زیادەنۆشی هەموو ئەو زانیاریانەی کە لە میسر و بابل و سوریا و شوێنەکانی تر فێری ببووم هەمووی بێسوود دەبێت چونکە ئەوها بێت ئەمرم و نەمەتوانی کەڵک لە زانستەکەم وەربگرم بۆم دەرکەوت کە زیادەڕەوی لە هەموو شتێکدا تەنانەت لە شادی و خۆشیشدا زیانی هەیە و نیشانەی شێتیە بەڵام نەمەویست بە کاپتا بڵێم کە قسەکەی ئەو کاری تێکردووم بۆ ئەوەی لە خۆی بایی نەبێت و وتم قسەکەی تۆ لە گوێی مندا وەک گیزە گیزی مێژوایە و وتەکانتم بە دڵ نیە بەڵام چەند ڕۆژەکە خۆم بڕیارم داوە کە چیتر شەراب نەنۆشمەوە چونکە خواردنەوەی شەراب دەستمی لەرزۆ کردووە و بەردەوام بێتاقەتم لەبەر ئەوە لەمڕۆ شەراب نانۆشمەوە و لەبەر ئەوەی نامەوێت هیچی کە لە کلیت بمێنمەوە هەر ئەمڕۆ ئەگەڕێنەوە بڕۆ کەلوپەلی گەڕانەوەمان ئامادە بکە کاتێک کە کاپتام قسەی بیست لە خۆشیا وەک مناڵ هەڵپەڕی و دوای لە هۆدەکە چووە دەرەوە کە کەلوپەلی گەڕانەوەمان ئامادە بکە لە هەمان ڕۆژدا ئێمە بە کەشتی بەڕێکەوتین و سەوڵ لێدەرەکان بۆ دەرکردنی کەشتیەکە لە بەندەر بە ناو سەدان کەشتی گەورە و بچوکدا سەوڵیان لێدا لە دوای ئەوەی گەشتینە دەریا کەشتیوانەکە قوربانی بۆ خوای دەریا کرد و لەو کاتەدا چارۆگەکانیان هەڵکرد و کەشتی بە هۆی پاڵەپەستۆی هەوا بە سەر ڕووی ئاوەکەدا چەمیەوە و دەنگی شەپۆلەکانی دەریا تەلەقەدی کەشتیەکەی ئەدا ئەهاتە بەرگوێ کەشتیەکەمان ڕێگای ڕۆژهەڵات واتا سوریای گرتە بەر و لەو کاتەدا دورگەی کریت وەک دیمەنی خەوێک کە لە دوای هەڵسانی مرۆڤ نەمێنێت لە بەرچاوان ون بوو جگە لە فراوانی دەریا هیچ شتێکی تر لە دەورو بەرماندا نەما. لەم سێ ساڵەدا وانەکانی ژیان منی پێگەیاند و من لەبەر ئەوە کاڵ و کەم ئەزموون بووم بای دەریا و لێکدانی شەپۆلەکان و مەستی شەراب بیرکردنەوە و ئەندێشەکانی ڕابردوومیان لە یاد بردەوە و کاتێک کە پاڵم بە دیواری کەشتیەکەوە ئەدا و سەیری شەپۆلەکانم ئەکرد دەم و چاو و ئەندامی مینا وەخ خەونێکی شیرین کە ئەوەندە جوان بوو ئەزانم هەرگیز لە بێداریدا بەو جۆرە نایبینمەوە ئەهاتە بەرچاوم من خۆشحاڵ بووم کەمی نا و سەماکردنیم لەبەردەم گایەکاندا بینی هەروەها ڕازیش بووم کە بینی مینایان لە خانەی خوای کریت داکوشت چونکە ئەزمونێکی ترم دەستکەوت نامەوێت بڵێم مەرگی مینا شادمانی کردم یان ئارەزوی مردنی ئەوم هەبوو بەڵکو ئەمەوێت بڵێم ئاشنایی لەگەڵ ئەو کچەدا بووە هۆی ئەوەی کە بۆ کریت بچم و بینینی گەرما و ئاو دەستەکانیان و دابوونەریتی دانیشتوانی ئەوێ و ئەو باوەڕی بەخوایەکەی خۆیانیان هەبوو فیداکاریە سەرسوڕهێنەرەکەیان لە ڕێگەی ئەو خویە کە جگە لە مارێکی گەورەی دەریایی هیچی تر نەبوو بووە هۆی ئەوەی فێرە ئەزمونێکی زۆر ببم کە ئەگەر بەو جۆرە نەبوایە نسیبم نەئەبوو مرۆڤ تاوکاتەی هەز بەکارێکی نوێنەکە خۆی بەزانە ئەزانێ بەڵام لە دوای ئەوەی زانی کە جگە لە زانیاری و زانستەکەی ئەو لە جیهاندا زانست و زانیاری تر هەیە هەز بە نقصانی و نەزانی خۆیەکات و هەر لەبەر ئەوەشە کە خەڵکانی نەزان و بێ ئاگا زۆر لە خۆیان بایی ئەبن چونکە وا هەست دەکەن کە هەموو شتێ ئەزانن و لە جیهاندا لەوان باشتر و گەورەتر نییە بۆیە هەر کاتێ کە ئەبینن ژنێک یان پیاوێ لە خۆی بایی ئەبێت و بە چاوی سوک سەیرمان ئەکا ئەبێ بزانین کە نەزان و دەبەنگە و لەبەر ئەوەی هیچ شتێ نازانێت و فێرە ئەزمونێک نەبووە خۆی لە خەڵکی بە گەورەترە زانێ کاتێک کە گەشتمە ئەزمیر سەیرم کرد خانوەکەم هەر لەو شوێنەدا ماوەتەوە بەڵام دزەکان هەرچیەکی تیابوو بردبویان و دراوسێکان لەوێ نەبوونی ئێمەیان بە هەل زانیبوو حەوشەکەیان کرد بۆ زبڵدان و مشکی گەورە لە خانوەکەماندا غارغارێنیانە کرد جیرانەکان کاتێک منیان بینی نەفرەتی خۆیان دەربڕی و گوێم لێبوو ئەیانوت ئەمە میسریە و هەموو بەدبەختیەکانی ئێمە بەهۆی میسرەوەیە من ڕق و کینەی دراوسێکانم پێ سەیر بوو لە میوانخانەیەک نیشتەجێ بووم هەتا کاپتا چەند کرێکارێک بگرێ و خانووکەیان پێ خاوێن بکاتەوە کاتێک کە هاتمە ناو ئەزمیرەوە زێڕ و پارەم نەبوو لەبەر ئەوەی ماوەی سێ ساڵە بوو لەوێ نەمابووم بە ترس و لەرزەوە بەرەو کۆمپانیاکانی کەشتیوانی ڕۆشتم چونکە لەو باوەڕەدا نەبووم ئەوان ئەو زێڕ و پارەم بدەنەوە کە لەو نووسینگانەدا بەکارم خستبوو بەڵام خاوەن کۆمپانیاکان سەرمایەکەی منیان بە قازانجەوە دایە و بۆم دەرکەوت لە ماوەی ئەو سێ ساڵەی کە من لەوێ نەبوومە لەگەڵ ئەوەشدا کە چەند کەشتییەک نوقم ببوون بەڵام زێڕ و پارەکەم لە جاران زیاتر ببوو. یەکێک لە بەرپرسەکانی ئەو کۆمپانیا دەریاوانییە منی بانگهێشت کرد، بۆ ماڵی خۆی وتی سینۆها ئەگەرچی ئێمە تۆمان خۆشەوێت چونکە زانین کە پزیشکێکی لێهاتوویت و ئەتوانی نەخۆشەکانمان چارەسەر بکەی بەڵام ئەبێ پێت بڵێم کە گەلی سووریا زۆرکیان لە میسرەکانە بێتەوە چونکە ئەو سەرانی کە فێرعون لە ئێمەیە سەنێت گەلێ زۆرە چەندجار میسرەکانیان لەسەر شەقامەکان بەردباران کردووە و لاشەی سەگ و پشیلیان فڕێداوەتە ماڵەکانیانەوە لەبەر ئەوە ئەگەرچی ئێمە تۆمان خۆشەوێت بەڵام ئەم بابەتت پێ ڕاگەێنین بۆ ئەوەی ئاگاداری خۆت بی و بزانی کە لە ئەزمیر چۆن ڕفتار بکەی من لەم قسەیە سرم سوڕما چونکە سێ ساڵ لەمە و بەرکاتێک کە لە ئەزمیر ڕۆشتم خەڵکی لەگەڵ میسرەکاندا دۆز بوون و چاویان لە دابوونەریتی میسریە کرد هەروها ئێمەش لە تەبەسی پای تەختی میسر پەیڕەوی دابونەریتی دانیشتوانی سووریامانەکرد کاپتا پشگیری لە وتەی خاوەن ماڵەکە کرد و کاتێک کە لە ماڵی بەرپرسی کۆمپانیاکە گەڕینەوەتی واهەزدەکەم گیانە ئازارگەێنەرەکان چوونەتە لەشی سریانیەکانەوە چونکە شێت بوونە و ئیتر حەز ناکەن بە زمانی میسری بدوێن و من ئەمڕۆ بۆ ئەوەی تینوێتیەکەی خۆم بشکێنم چوومە مەیخانەیەک بۆ ئەوەی گۆزێک ئاوی جۆ بنۆشمەوە بەڵام هەر ئەوەندە کە زانیان من میسریم منیان دەرکرد و مناڵەکان بە بەرد و قەستە قول لێیان دام و بە دووم کەوتن کە زانیم خەڵکی ئەزمیر ڕقیان لە میسریەکانە چوومە مەیخانەیەکی تر بەڵام ئەمجارە هیچ قسەم نەکرد و قامیشێکم هەڵگرت و کردمە ناو گۆزەیەکی ئاوی جۆ و نۆشیمەوە دوای وتی بەڵام لەلام ناخۆش بوو چونکە کاتێک کە ئاوی جۆ ئەخۆمەوە و خۆم لە نێوان کۆمەڵێک دابینم ئەبێ زمانم بەکاربێنم و بدوێم چونکە بۆ من زۆر زەحمەتە قسەنەکەم ئەگەرچی سرم دانەواندبوو بە قامیشەکە بیرەمە خواردەوە بەڵام گوێم لێبوو کە خەڵکی جنێو بە فیرعەون و میسرێکانە دەن و ئەڵێن ئەزمیر لە ڕابردوودا شارێکی ئازاد بووە و سەرانەی نەداوە بەڵام ئەمڕۆ هەموو خەڵکی ئەم شارە ئەبێ باج بدەنە فیرعەون و نەوەکانمان لە مناڵیەوە ئەبنە بەندەی فیرعەونی میسر من نەمێرا پێیان بڵێم کە فیرعەونی میسر لەبەر بەرژەوەندی و خێرخوازی خەڵکی ئەزمیر سەرپەرشتی و پشتگیری ئەوانەکات و لە ڕابردوودا بەر لەوەی فیرعەون بیکاتە ژێر ڕکێفی دەسەڵاتی خۆی بە درێژایی ساڵ دانیشتوانی سووریا بەگژ یەکتردا ئەچوون و وەک کۆمەڵە پشیلەیەک بوونە کە کردبێتیانە ناو گونیەکەوە و نەتوانن ڕابکەن و ناچار پەلاماری یەکتری بدەن سریانیەکان باس لەوەکەن کە ئەگەر ئەو دەسەڵاتدارانەی لە سوریادان یەکتر بگرن هێزێک دروزەبێ کە فیرعەونیش توانای بەرەنگار بوونەوەیانی نییە بەڵام ئایا ئەو ڕۆژە دێت کە پاشاکانی سوریا بتوانن یەک بگرن بە دڵنیاییەوە نا من کە نەمەتوانی وەڵامیان بدەمە و توانای بیستنی قسەی ئەوانم نەبوو بەپەلە بیرەکەی خۆم نۆشیەوە و لە دوکانەکە هاتمە دەرەوە. لە دوایەوەی قسەکانی کاپتان بیست جل و بەرگی سریانیم لەبەر کرد و لە ماڵ دەرچووم و تێگەیشتم کە بەندەکەم ڕازەکات و خەڵکی بە شێوەیەک لە ناو شەقامەکاندا بەرامبەر بە میسریەکان ڕق و کینەیان دەرەبڕن کە ئەوان ناچارەبوون بە پاسەوانەوە هاتوچۆ بکەن و لەگەڵ ئەوەشدا کە خەڵکی ئەوێ میوە و ماسی بۆگەنیان تێگرتن بەڵام کە سەرنجی نەدایە من چونکە من جلی سریانیم لەبەردا بوو جۆم ڕاگرت بوو کە بزانم خەڵکی لە چ شتێ ناڕازین و بیستم هەمویان گلەی و گازندە لەو سەرانەیەکەن کە فیرعون لە سووریایە سەنێ بەڵام ئاگیان لەوە نەبوو کە فیرعون بەشێکی ئەو باجە لە بەڕێوەبردنی ئیش و کاری سووریادا سەرفەکە هەروەها ئەگەر گەنمی میسر نەبێت و لەوێوە گەنم بۆ ئەزمیر و شارەکانی تری سووریا لە کەناری دەریانەچێ خەڵکی ئەوێ لە برسا ئەمرن.